لە ئەهلی قیبلە، لە هەموو ئەو کەسانەی لە ناخی دڵەوە باوەڕیان هەیە بە تاک و تەنهایی خوا و ڕاستی پەیامی حەزرەتی محمد صلی اللە علیە وسلم، خوای پەروەردگار ئێمە یەکێک لەو کەسانە حیساب بکا بە ڕەحمەتی خۆی لەسەر ڕێباز و ڕاست و دروستی ئیسلام دامەزراو و ئیستیقاممان پێ ببەخشێ ان شاء اللە اللهم آمین خۆشەویستان ئەم ئیسلامە ئەم قورئانە پیرۆزە، ئەم سوننەتی پێغەمبەرە صلی اللە علیە و سلم، کە قورئان دوو سەرچاوەی هەیە، تەنها هەر ئەو دوو سەرچاوەیەشە کە سەرچاوەی پاک و بێگەردە، ئەوەی تری ئەگەر قسەیەکی لەسەر کرابێ هی مرۆڤە، هەموو مرۆڤێکیش قسەی لێ وەردەگیرێ و بەسەریدا دەدرێتەوە، وەکو ئیمامی مالیک فەرمووی، ئیلا خاوەنی ئەو گۆڕە نەبێ کە محمدە صلی اللە علیە وسلم، ئەو قورئانە ئەو سوننەتی پیرۆزی پێغەمبەرە صلی اللە علیە وسلم کە ڕەحمەتە بۆ هەموو عالەم کە شاخەڵاتی خوایە بۆ مرۆڤایەتی لە مقابلی وشەی ڕەحمەتە هەر لە زمانا وشەی زەحمەتیش هەیە جا لە بەرامبەر ئەهلی ڕەحمەت و شوێنکەوتوانی ڕەحمەت و سەرچاوەی ڕەحمەتە ئەهلی زەحمەتیش دەبێ هەبن ئەم سیڕاعە مێژووەکەی دوور و درێژە گەلێک لە مێژە ئەم سیڕاعە هەیە لە بەینی حەق و باتڵە لە بەینی ئەهلی ڕەحمەت و ئەهلی زەحمەتە جا ئەگەر ئەهلی زەحمەت بۆی کرابێ ئەهلی ڕەحمەت و سەرچاوەی ڕەحمەتی بە زەبری هێز لەناو بردووە ئەبو جەهلە و سومەیە و یاسر شەهید دەکا ستالینە و حەڤدە ملیۆن ئیماندار لە وڵاتێکی موسڵمانا لەناو دەبا سەرکردەکانی جیهانی عەرەبیە و بەناوی ئیسلامیشەوە دژایەتی موسڵمانان دەکا ئەگەر ئەهلی زەحمەت ئەمەی بۆ نەدەکرا ئەمەی بۆ نەدەگونجا جاری وایە ناتوانێ هەر بە کوشتن کارەکەی خۆی بکا هەوڵ دەدات تەنەزولی پێ بکا ئەڵێت تۆش وەرە لە حەق کە قورئان و سونەتی پێغەمبەرە صلی اللە علیە وسلم وەرە بەرەو ئەو باتڵەی من تۆزێ وەرە منیش مەیلێک دەکەم بەلای تۆدا وەرە مداهەنەی یەکتر دەکەین چونکە ئێمە مداراتمان هەیە بەڵام مداهەنەمان نییە لە ئیسلامدا وەڕە مداهەنەی یەکتر دەکەین ئەمەش لە زەمانی پێغەمبەرەوە صلی اللە علیه وسلم هەیە کاتێک کە کافرەکانی مەککە وەلیدی کوڕی موغیڕەیان نارد بۆ لای پێغەمبەر صلی اللە علیه وسلم بە نوێنەرایەتی قوڕەیشەکان و ئەبو جەهلەکان وتیان لو عبدت آلهتنا لعبدنا إلهك ئەی محمد صلی الله علیه وسلم ئێمە دەمێکە لە بەریەکاین هیچمان لەگەڵ یەکتر بۆ ناکرێ بەڵام بۆ نایلەمەوە دوا شێوازێکی تر بگرینە بەر، نە ئێمە هەوڵی سڕینەوە و لەناوبردنی تۆ بدەین، نە تۆش هەوڵی سڕینەوەی دینی باو و باپیران و بتپەرستی ئێمە بدەی. وەرە تۆ بۆ ماوەی چەند کاتێک عیبادەتی بتەکانی ئێمە بکە، ئێمەش بۆ چەند کاتێک عیبادەتی خوای تاک و تەنهای تۆ دەکەین. خوای پەروەردگار یەکسەر قورئانی دابەزاند، وەدوو لەو تودهینو فیودهینون. لە سورەتی قەلەما بیخوێنەوە بەڕێزان ئەم ئایەتانە تەماشاکەن باسی ئەو زەمەنەمان بۆ دەکا کە لە دوای کوشتن کاتێک کە ئەهلی زەحمەت نەیتوانی ئەهلی ڕەحمەت لەناو بەرێ بە زەبری هێز و چەک و کوشتن هەوڵ دەدا موداهەنەی پێ بکا ئەی خۆشەویستی خوا صلی الله علیه وسلم ئەوانە حەز دەکەن ئەو کافرانە کە تۆ تەنەزول بکەی لەو حەقەی پێتە لەو ڕاستیە لەو نورە تۆزێ بەرەو تاریکی و ظلماتی ئەوان بڕۆی ئەمجا ئەوانیش مەیلێک بکەن بەلای ڕاستەکەی تۆدا نعوذ باللە لەم سەردەمەشا بەخوا کەی تۆ بەخوا کەی ئەو بەخوا و ئا نعوذ باللە ئەمە ئینسانە کە زۆر سوێندی خوا نیشانەی ئەوەیە سام و هەیبەتی خوا لە دڵیان نیە ئەوانە حلافن بەردەوام سوێند دەخۆن بت پەرست بوو سوێندیشی بەخوا دەخوات یکوز دەگوت ئەو بتە نەبێ من لە خوا نزیک نابمەوە من پیسم ئەبێ ئەو دارو بەردە پاکە بپەرستم بۆی بەم پیسی خۆمەوە لای خوا مەقبول بم ئەوە بت پەرستی ئەوەیە ئیمان دەفەرمێ، ئەهلی ئیسلام، ئەهلی تەوحید، تۆ واسیتەیەکت نیە لە بەینی خۆت و پەروەردگارتا، چونکە ئەو خوایە ڕەبی عالەمینە، کاتێ بەزەیی بە کافرێکا دێتەوە، چۆن بەزەیی بە تۆی ئەهلی ئیماندار دانایەتەوە، چۆن دەنگت نابیستێ، چۆن بە خەتەرەی ناو دڵەکەت ئاگادار نیە، بەڵێ خۆشەویستان ئیتاعەی ئەو کەسانە مەکە بە گوێیان مەکە وازیان لێ بێنە کە زۆر سوێن دەخۆن مەهین بێ قیمەتن بێ ڕێزن هەمازین فیتنە نانەوە مەشائیم بینەمیم قسە دێن و قسە دەبن لە بینی خەڵکە نایەڵن ئەو کۆمەڵگا ئیسراحەت بێ مناع للخير معتد أثيم حەزیان لە کاری خێر نییە بەردەخەنە سەر ڕێگای خێر زۆر ئینسانێکی شەڕانی خراپەکارن، عتل بعد ذلک زنیم، ڕوویان تاڵە، زمانیان زبر و وشەی ناشرین لە دەمیان دێتە دەرەوە، ئەمجا باوکیشیان نادیارە و ئەولادی زینان. ئەم ئایەتانە موفەسیرینی قورئان دەفەرموون لەبارەی وەلیدەوە هاتنە خوارەوە. خۆ ئەمە کەلامی خوانێ ئەی محمد تۆ ئەمە بۆ خۆت هەڵت بەستووە ئەمە لە ئیغریق و یۆنان و ڕۆمان و زڕۆستەم و زۆرابەوە فێری بووی ئاوای گوت خوا قورئانی دابەزاند فەرمووی ئەم هەموو سیفەتانە لە وەلیدا هەیە و لە هەر کەسێکیشا کە بەو قورئانە بڵێ ئەمە ئەساتیری ئەوەلینە جا بەڕێزان بۆیە ئەمە بە قورئان باس دەکا ها کە دەیخوێنێ و ئینسان دڵت ئازار دەخوا کە بەرەوڕووی پێغەمبەری خوا صلی سەلەم بڵێ ها ئەمە ئەساتیری ئەوەلین ئەمە ڕۆستەم و زۆراب ئەمە حیکایەتە ئەمە ئەفسانەیە ئەمە خەرافیاتە ئەمە ڕاست نییە بۆ خوای پەروەردگار ئەمە لە قورئانەکەتا تۆمار کرد بۆ ئەوەی بزاندرێ حەتا ڕۆژی ئەو قیامەتە دادێ ئەم دەستەیە هەر دەمێنن کە لەسەر تەلەفیزۆن لەسەر ڕادوێ لە ڕۆژنامەدا دژی ئەو قورئانە دەدوێن ئەمە شتێکی تازە نیە ئەوەی کە ئێستا ئەمە بە بەرنامە ڕێژی دژی ئەم قورئانە زمان درێژی دەکرێ ئەوە هی زمانی پێغەمبەرە صلی الله علیه وسلم جا دەڵێت مفسرین دەفەرموون کاتێک وەلید ئەم قورئانەی بیست ئەوەندە یەقینی هەبوو کە ئەم قورئانە ڕاستە، چوو یەخەی دایکی گرت، وتی، دایە، ان محمدا وصفنی بتسع صفات، محمد بە نۆ سیفەت و ڕەوشت باسی منی کردووە، سوێندی زۆر دەخۆم، فیتنە چیم، قسە دەهێنم و قسە دەبەم، ڕقم لە حەقە، ڕقم لە خێرە، حەزم بە ئاژاوە و بە خوێن ڕشتن و شەڕ و هەرایە لە بەینی خەڵکا، ئەمەم هەموو تێدایە، بەخوا بۆ خۆم ئەزانم وام. بەڵام یەک ڕاستی هەیە لای تۆ ئەگەر نەیدرکێنی بەو شمشێرەم لت دەپەڕێنم من لە باوکمم یان لە ئەولادی زینام چونکە محمد قسەیەک ناکا کە ڕاست نەبێ ئەوەندە یەقینی هەبوو کام قورئانە ڕاستە کەچی دەیگوت ئەمە بەسەراتی پێشینانە و فڕوفیشاڵە خەیاڵاتە دایکی لەرزی وتی باوکت و کاتێک کە چوە ساڵەوە سەروەت و سامانێکی زۆری هەبوو منیش لە تەمەنێکی گەنجی ترا شووم پێکردبوو تاقەتی پیاوەتی و سەر جێی ئافرەتی نەمابوو لە ترسی لە دەست دانی سەروەت و سامانەکەشی حەزم نەدەکرد لێی جیابمەوە ئارەزووی جنسیشم داوای دەکرد ڕۆژێ لەگەڵ شوانێکا دەستم تێکەڵ کرد و ئارەزووی خۆم پێ جێ بەجێ کرد تۆ لەو شوانەی و ئەولادی زینای. سبحان اللە ئەوەی قورئان دەیڵێ ڕاستە ئەینا خۆ پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم هەرگیز بوختان بە هیچ کەسێک ناکا وەلید زانی ئەم قورئانە هەمووی ڕاستە کەچی ئاواشی پێ دەگوت لەولاوە بۆ چونکە ئەم قورئانە حاکم بێ دەسەڵاتی وەلید کۆتایی پێ دێ لەبەرەوە خۆشەویستان قورئان دەفەرمێ ئەمانە دەیانگوت اساطیر الاولین ئەم قورئانە خۆ هیچی ڕاستی تیا نیە ئەمە هەمووی ئەفسانەیە و ئەمە هەموو لە پێشینانەوە وەرگیراوە و ئەو محەممەد خۆی دایتاشیوە نعوذ باللە ئەگەر ئەهلی زەحمەت ئیمانداران ئەمەی بۆ نەکرا موداهەنەی ئەهلی ئیمانی بەرامبەر نەکرا ئەهلی ڕەحمەتی پێ لەناونەبرا ئەمجا هەوڵ دەدا بۆ ئەوەی ئەو چەترە گەورە ئەو سەرچاوەی هێزەی ئیماندارانە شتێکی وەکو ئەو دابنێ ئەمە خۆی ئیعتراف کردنە بە گەورەی قورئان مادام گە قورئان هیچ نیە بۆ تۆ هەوڵ دەدەی شتی وەکو ئەوە دانێی قورئان هەر ئەو زەمەنە تەحەدای هەموو مرۆڤایەتی کرد تا قیامەت یەک، هەموویان هاوکاری یەکتر بن بۆ ئەوەی کتابێکی نموونەی ئەم قورئانە دانێن، ناتوانن. ناتوانن. دواتر خوا دەفەرمێ، ئەگەر بووئین کنتم فی ڕیب مما نزلنا علی عبدنا فاتو بسورە من مثله نەک هەموو قورئانەکە کاکە وەرن سورەتێکی وەکو انا اعطیناک دانێن هەر یەک سورەتی ئاوا بچکۆلە دانێن ئەوەشیان بۆ نەکرا وەرن ئایەتێک دانێن جا کافران ئەم مەیدانە وتیان زۆر چاکە جا بۆ ناتوانین داینێین خۆ ئەوەش هەر بە قەڵەم دەنووسرێتەوانێ و هەر وشەیە و لە زمان دێتە دەرەوە جا چیمان لە قورئان پێ کەمتر دەکرێ بە تایبەت عەرەب لە ڕەوانبێژی و لە ئەدەبیاتا زۆر پێشکەوتوو بوون لەو سەردەمەدا بۆیە هەر زەمانی پێغەمبەر ساڵ سە لە موسەیلەمەی کەزاب تولیحەی ئەسەدی نەضری کوری حارس ئەمانە هەموو خۆیان تاقی کردەوە الفیل وما ادراک ما الفیل و شتیان دەهۆنیەوە کەچی کە بەرامبەر بە قورئان دایان دەناسێکن بە عەمەل هیچ نایە یان بە قورعان شەرمەزاری پیاوە بەرێتە لای قورعان دەترسین موسڵمانان بەسەرمان ئازا بن هەر دەیاندڕان ابن راوندی ابو طیب متنبی ابو علای معری هەر کتێبیشی هەیە الفصول الغایە فی مجارات الصور والآیات دوایی بۆ خۆی فڕێیدا وتی بەخوا بە عمل نایە بە حساب بەربەرەکانی قورئانی دەکرد دواتر سە و نەوەت و چوار ساڵ دوای وفاتی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم کاتێک کە کافرەکان و زەندیقەکان چوونە لای عبدالله کوری مقفع وتیان تۆ کابرایەکی لە زمان ڕەوانیدا بێوێنەی شیعر و پەخشان و ئەدەبیاتی تۆ هیچ کەس لە ئاستیا خۆی ناگرێ، وەرە چیت دەوێ لە سامانی ئەم دونیا دەتدەینێ کیتابێکی وەکو قورئان دانێ. وتی ئاسانە، بەڵام ماوەی یەک ساڵ خەرجی خۆم و ماڵ و منداڵم لەسەر ئێوە بێ من هیچ کات سپێک ناکەم. وتیان ئامادەین، تۆ لە ژوورێکا دانیشە چی پێویستیت هەبێ خۆت و ماڵ و منداڵ و میوانت ئامادەین، بەس هەوڵ بدە کتێبێکی وەکو قورئان بنووسەوە. کورە بەقەدەر ئەوەندەش نەبێ قەینا هەر شتێک وەکو قورئان بچێ. وتی ئاسانە جا من بەم هەموو زمانی ڕەوانبێژی خۆمەوە ناتوان بەربەرەکانی قورئان بکەم وتیان چیش پارەت دەوێت دەتدەینێ شەش مانگی ڕێک ئەم پیاوە لە ژوورەوە نەهاتە دەرەوە ئیماندارانی بەڕێز دوای شەش مانگەکە ئەم جەماعەتە کە بەکرێیان گربوو چون سەریان لێدا وتیان ئەرە چیت بەچی کردو وتی وەڵا سەیری ئەو ژوورەکەن هەر وەرەقە بوو پارچە پارچە کرابوو دڕابوو ئاوا کەڵەکەی کردبوو لە ژوورەکەیە وتی، ناتوانم و شەرمەزارم لە ئاست ئێوەدا کە شەش مانگیشە پارەتان دەخۆم وازم لێ بێنن و واز لێنەم، چونکە هەرچی دەینووسم بەرامبەر ئەو قورئانە دایدەنێم هەر بۆ خۆم شەرمەزار دەبم لێی پەشیمانم، بەخوا هیچ لە ئاستی ئەم قورئانەیا ناکرێ، ئەمە کەلامی بەشەر نییە. وازی هێنا. بەڵێ خۆشەویستان، ئەمما کافران هەوڵی ئەوەشیان دا لاسایی قورئان بکەنەوە کتێبێکی وەکو قورئان دانێن ئەمەش هەر سەری نەگرت جا لە زەمانی پێغەمبەر صلی اللە علیە و سلم خەڵک زۆر خۆی تاقی کردەوە هەمووی فەشەلی هێنا ئەمەشیان کە بۆ نەکرا کە نەیانتوانی هاوشێوەی قورئان دانێن کە قورئانەکە لەناو بەرن کە موسڵمانان بسڕنەوە هەوڵ دەدەن گومانیان لە دڵا دروست کەن ئەمەش پیلانێکیکەیە هەر گوێی بۆ مەگرن چونکە دەیانزانی ئەگەر گوێی بۆ بگرن تەئسیریان لەسەر دادەنێ گوێی بۆ مەگرن و هەوڵ بدەن ئەو کەسانەش گوێی بۆ دەگرن لەغوە و دەنگە دەنگ و گاڵە گاڵ دروست کەن جا ئەو لەغوە دەنگە دەنگە کە پێ صلی سەلم لە لای کەعبە قورئانی بۆ خەڵکی دەخوێندەوە دەچوون گۆرانیان دەکوت و مۆسیقایان لێ دەدا و دەفیان لێ دەدا و شعریان دەخوێندەوە بۆی کەس لە دەنگی پێ صلی سەلم حاڵی نەبێ ئەمەس بە پێی مروری زەمەن ئەم لەغوە دەگۆڕێ ئەمجا کابرا دەیکا بە تەلەفیزۆن لەسەر تەلەفیزۆن بە بەرنامەی سەعاتی دەیەوێ گومان بخاتە دڵی تۆوە بەرامبەر بە قورئان تۆ کابرایەکی کاسبکاری بەڕێز خەریکی کەسابەتی خۆتی نەهاتووی لە علومی شەرعی و قورئانیدا بکۆڵیەوە دەڵێی تۆ بڵێ ئەم پیاوە ئەم قسانەی بە ڕاست نەبێ گرتە ڤیدیۆییەکی تەزویر کراوت بۆ دێنە کەس نازانێت ناوێرە خاوەنەکەی بڵێ هی منە تۆش بە دیاریەوە دادەنیشی دەڵێ ئەگەر لانی کەم قورئانیشی بەر چاو نەخەم با گومانیکی لە دڵا بۆ دروست کەم ها ئەم پیلانە هی زەمانی پێغەمبەر سڵ سەلەم حەتا زەمانی کاتلی ڕۆژهەڵات ناسی ئەوروپی کاتێک کەوتی قورئان کە گەورەترین چەکی ئیسلامە بەدەستی موسڵمانانەوە ئەبێ بەو چەکە لە ئیسلام خۆی بدەین ئەبێ هەوڵ بدەین بچینە ناو خەڵکەوە موسڵمانان تێبگەیەنین کە ڕاستیەکانی قورئان تازە نین و تازەکانیشی ڕاست نین ئەوەی لە قورئانە ڕاستە و عیلمیە بڵێن کاکە ئەوەی هی زەمانی پێش ئیسلامە ئەوەشی کە تازەیە با بڵێین ڕاست نیە چونکە عیلم نایسەلمێنێ کێڵێ عیلم وا دەڵێ ئەم گومانە لە لای موسڵمانان دروست کەن بۆی گومانیان بۆ لا دروست بێ باشە بۆ وا ڕقیان لە قورئانە؟ ئەمەش پرسیارێکە. باشە بۆ ئەم هەموو دەزگایە دەخرێتەکە دژی ئەم قورئانە بەڕێزان؟ لەبەرئەوەی ئەم قورئانە تاکە شتێکە کە کوفر زەفەری پێ نابا. موسڵمانان دەکوژرێن ئەمەیان پێ دەکرێت، لەناو دەبرێن، ڕاگوێز دەکرێن، حەدیسە پیرۆزەکانی پێغەمبەر صلی اللە علیە وسلم دەستکاری دەکرێت. چەندین فەرموودەمان هەیە پیاوێکی وەکو محمد ناصرالدینی ئەلبانی ڕەزا و ڕەحمەتی خوای پەروەردگاری لێبێ بە هەوڵ و تێکۆشانێکی زۆر تا سیلسیلەی ئەحادیسی صەحیحە و ضەعیفەی لێک جیا کردووەتەوە چەندین فەرموودەی لاواز چەندین فەرموودە هەیە بە زمانی خۆشەویستەوە هەڵبەستراوە پێغەمبەری خوا لێی بێبەرییە بەڵام علەمایان هاتن لە ئیمامی بوخاری و موسلیمەوە هەتا دوایی و تا ئەم سەردەمە ئەوانەیان کەو ئەو دان و توێکڵەکەیان لێک جیا کردەوە ئەوە ڕاست و سەحیحە و بە ژمارە فەرموودەی ئەوەندەیە ئەوەش درۆ و دەلەسەیە و بە زمانی خۆشەویستەوە هەڵبەستراوە کافر توانیان فەرموودەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم تەزویر کەن بەڵام تا ئێستا نەیانتوانی ئایەتێکی قورئان دەستکاری بکەن ئەرێ خۆ بەڕێزان ئەو کەسەی کە بڵێ قورئان کەلامی خوا نییە باشە بۆ توانیت کەلامی پێغەمبەر صلی اللە علیە وسلم دەستکاری بکەی ئەی بۆ نەتتوانی قورئانەکە دەستکاری بکەی کە کە قورئان کەلامی خوا نیەو هی محمد خۆیەتی بۆ حەدیسەکانی دەستکاری دەکرێ ئەی بۆ قورئانەکە دەستکاری ناکرێ لە وڵاتی میسرە کاتی خۆی عبدالناصری نعلەتی کە ئەمانەی خۆمان جاری واب نازام شانازی بە کوێ عبدالناصر و ڕژێمەکەیەوە دەکەن ئا لەو زەمەنەدا قورئانێکی چاپ کردن هەیە گوشەی لەلا بربوو منکم ئا لەو کاتەدا کابرایەکی گەنج، کوڕە گەنجێکی ئاوا وەکو ئائەم گەنجە ساڵحانەی مزگەو قورئانی دەخوێند، پیرەمێردیشیش پشتی بە کۆڵەکەیەکی مزگەوتەوە دابوو، لەو کاتەدا کە قورئانەکەی دەخوێندەوە، گەنجەکە قورئانەکەی بە دەنگی بەرز دەخوێندەوە، چونکە کەس هیچ کەی وا لەم مزگەوتا نەبوو بڵێی نوێژ دەکاو لێی تێکچێ، ئەو پیرەش پێی خۆش بوو گوێ لە قورئانەکە بگرێ، حافز بوو، نابینا بوو، لەو کاتەدا دەڵێ وشەی منکمی وئولی الامری منکم، وئولی الامری منکمی لێرا لابر بوو، بەڵێ خۆشەویستان وتی دووبارەی بکە وتی وەڵا مامە وا نووسراوە وتی دە تخوا بیخوێنەوە سەیری کرد وتی باوەڕکە هەر ئەوا نووسراوە وتی ئەم قورئانە دەبێ کەلیمەیەکی نوقسان بێ بە پیاوێکی نابینا لە مزگەوتا پشتی بە کۆڵەکەیەکەوە داوام پیلان ئاشکرا دەبێ گەنجەکە چۆ خزمەت ئیمامی مزگەوتەکە لە حوجرەکە وتی مامۆستا ئەم پیرە وا دەڵێ سەیری کرد وتی کوڕە بەخوا منیش چەند قورئانە خوێندۆتە دەبێ ئەم قورئانە مینکومێکی تێدا بێ لێرەدا کە قورئانێکی کەیان دەگرت سەیرکن ئەمە تەزویر کراوە هەر فەورەن ئاشکرا بوو لە جیهاندا لە ناو براوە قورئانە نابێ بە پیاوێکی نابینا خوا پیلانی دوژمنانی قورئان ئاشکرا دەکا سەر ناگرێ دەی باشە وەکو فەرموودەکە تەزویر دەکرێ ئەی بۆ قورئانەکە تەزویر ناکرێ کەواتە ئەم قورئانە هی محەممەد نیە صلی الله علیه وسلم هی کەلامی رب العالمینە بۆیە چونکە دوژمنایەتی قورئانەکە ئا لەوێوەیە هەموو شتێکیان پێ لەگەڵ هەموو شتێ دەکرێ بەس لەگەڵ قورئانا هیچ ناکرێ با بۆیە ڕقیان لە قورئانە چونکە شیفایە میکرۆب ڕقی لە شیفایە خوا دوو شتی لە قورئانە بە شیفا ناو بردووە هەنجوین و مێشەنگوین لەگەڵ قورئانە دەفەرمێ ئەو دوانە شیفا ئەو جەس شیفای ڕوحی ئەو شیفای جەستەیی جا سەیری کە باشە مێش هەنجوین کێ هەیە سوودی لێ نەبینی بێ کێ هەیە بڵێ لە هەنگوین زەرەدمەند بووم؟ هەموو کەس پێویستی بە هەنگوینە بۆ هەموو شتێ بە پێی پێویستی خۆی و ڕێژەی خۆی کات و زەمەنی خۆی و تەمەنی خۆی گونجاوە و شیفایە مێش هەنگوینی بەسە زمان ڕزقی کەس ناخوا لەسەر حیسابی کەس ناژی ئاخر تخوا وەنیە تۆ سەیر کەن ئەو گوڵە بێوەی دەنیشێ نایەڵە گوڵەکەش هەست بکا کە دەلەرێتەوە نە نوقسانی پێ دێنێ نە ڕزقی ڕۆزی کەس دەخوا نە نانی کەس دەبڕێ کەچی سەیرەکەی ئەو هەنگە بەو هەموو ڕەحمەت و شیفایەوە چەند دوژمنی هەیە لە مشک و لە جرج و لە مۆرانە و لە زەردەواڵە و باڵەکانی دەقرتێنێ و شانەکەی تێک دەدا و مڕوو لێ ئەدا دەی وەڵڵاهی ئەم قوڕانەش بەڕێزان ئاوایە ئەم مشک و جرجانەی لەسەر شکڵی بەشەرن ئاوا وەکو چۆن دوژمنی هەنگ هەیە دوژمنی ئەم شیفایەش هەیە کە قوڕانە چونکە ئەنە میکرۆبن جا هەرچی لە تەلەفیزۆن ئەبینیت ئەوە یەکسەر شکڵی جرجێکت بێتە بەرچاو لە شکڵی مرۆڤێکە کورە هەیانە هەر لە دنیادا بۆتە مەیموون لەو تەلەفیزۆنەی ئەولا تڕۆیان کردوە لەم لایە سەر جێی بۆ دەکەنەوە هیچیشی نیە لەسەر قورئان دەدوێ لەسەر قوڕ هیچ نەما لەسەر قورئان دەدوێ کاکە ئەوە شا ئەوە نێوچوانی خۆ لەو پیرە مەگرونە دەی نێوچوانە دەتەقێ ئینا و شاخە زۆر جار وتومانە لە شوێنی خۆی ناجوڵێ ئەو هەنگە هەر دەبێ بەردەوام بێ خۆشەویستان ئەم پیلانی گومان دروستکردنە دەمێک هەیە بۆ سەردەمی پێغەمبەر صلی اللە علیە وسلم دەگەڕێتەوە کاتێک خۆشەویستمان تاجی سەرمان نوری چاومان حەزرەتی محمدی مصطفی صلی اللە علیە وسلم کاتێک خۆشەویست جەیشی موتەی ڕێخست فەرمووی ئەم سوپایە زەید سەرپەرشتی دەکا دوای زەید ئەگەر شەهید بوو جعفەر دواتر عەبدوڵڵای کوڕی ڕەواحە ئەم سێ سەرکردەی بۆ دانان دواتر خۆتان یەکێک هەڵبژێرن لە بینی خۆتاندا کابرایەکی جوولەکە چووە خزمەت پێغەمبەر صلی اللە علیە و سلم وتی، ئەی محمد مادام تۆ دیاریان دەکەی دیارە کە دەزانی دەکوژرێن حەیف نیە ئامۆزاکەت ئا ئەو لاوە جوانە کە جەعفەرە بیزەبت شکڵ و شێوەی لە خۆت دەکات تخوا خوێنی بڕژێت تخوا جەعفەری ئامۆزات مەنێرە ئەویش گومان بخاتە دڵی پێغەمبەر صلی اللە علیە و سلم ها لەگەڵ پێغەمبەری خوا خەریکە پێغەمبەر صلی اللە علیە و سلم هەر جوابی نەدایەوە جا زۆر جار جواب نەدانەوە باشترین دەرمانە هەر پێغەمبەر صلی اللە علیە و سلم هەر جوابی نەدایەوە نە چاک و نە خراپ ڕۆیشت بۆ لای زەید وتی، ئەی زەید ئەزانی پێامبەر صلی اللە علیە و سلم دیاری کردون محمد وتویەتی دوای زەید جەعفەر بێ و دوای جەعفەر عبداللە بێ و دوای ئەو یەکێکی تر بێ ئەزانی ئەمە نیشانەی ئەوە ئێوە دەکوژرێن دەی مادام دەکوژرێی ئەگەر یەقینت وایە کە ئەوە محمدە و ڕاست دەکا بڕۆ خوا حافیزی لە ژنەکەت بکە ئای ئەو ژنە گەنجە تخوا حەیف نیە بێوەژن بێ ئەو مناڵە چاو گەشانت هەتیو بن محتاج بن یەقینت بێ ئەگە دەزانی پێغەمبەرە ئەوە بڕۆ خواحافیزی یەکجاریان لێ بکە و کاکە وەسێتێک بکە و شتێکیان بۆ بەجێ بێڵە و خانویەکیان بۆ پێکەوە نێ داوا لە محمد بکە پارەت بداتێ با ئەو منداڵانە موحتاج نەبن لە دوای خۆت و ئەگەر واش نەبێ توخوا حەیف نیە بۆ پێغەمبەرێکی درۆزن خۆت بە کوشت دەی بڕۆی بۆ شەڕ بە قسەی مەکە زەید، ئا لەوێدا فەرمووی، ئیمانم هەیە بە تاک و تەنهایی خوا و بەڕاستی ئەو حەزرەتی محمدە صلی اللە علیه وسلم، واللە یەقینم هەبێ ئا لەوێ خوێنم دەڕژێ ناگەڕێمەوە بەلای منداڵەکانم لەسەر قسەی تۆ ناتوانی گومان بخەیە دڵمەوە حەد گوێشی نەدایە فەرمووی، پشت بە خوای تاک و تەنها و بێ شەریک دەبەستم و دەڕۆم، ئیتر شەهیدیە سەرکەوتنە ئەوە عایدی من نیە، من ئیتاعەی خوا و پێغەمبەرەکەی دەکەم، ئا لەوێدا دەیویست گومان بخاتە دڵی ئەو سەحابیەوە، نەک لە ئاخریەوە چونکە کابرا جاری وا کتێبێک دەنووسێ ی بەشەر وایە لە ئاخریەوە دەڵێ وەڵای هەوڵمان داوە بێ کەم و کووڕی بێ نووسەرێکی بیانی دەڵێت قورئان تاکە سەرچاوەیە تەحەدای ئەوەی تێدا بێ کە کەم و کووڕی تێدا نییە حەج نووسەرێک کامەی بەناوبانگە لە جیهانا لە دوای نووسینەکەەوە پۆزشێک دێنێتەوە دەڵێت تکاتان لێ دەکەم بمانبوورن ئەگە هەڵەیەکی تێکەوت هەڵەی چاپ بێ هەڵەی خۆم بێ ئەمە بیری بەشەرە من ئەمەندەم لێزانیوە بۆ ئەم سەد ساڵە باشە دوایی بە عەمەل نایە بەڵام قورئان یەکەم لاپەڕەی کە دەیکەیەوە دوای سورەتی فاتیحە لە سورەتی بەقەرەدا فەرمێ ذلک الکتاب لا ریب فیه ئەم قورئانە هەرچی شک و گومان بێ تێیدا نیە وای بخوێنەوە هیچ گومانن نەبێ واللە گومانمان نیە لە پیت بە پیتی ئەم قورئانە کە هەمووی ڕاستە لكن الله يشهد بما أنزل إليك خوا خوش شاهدي براستي أم قرآن ددا جا من خوا شاهدي براستي أم قرآن بدا ككلامي خويتي ودولة لكلامي بشر چ پێویستیم بە بەرنامەی فڵان کەس و فڵان مامۆستا و فڵان دکتۆر هەیە؟ ئەمە قورئانە کەلامی خوایە، موعجیزەی خوای پەروەردگارە کە تا قیامەت دەمێنێتەوە، سنریهم آیاتنا فی الآفاق و فی أنفسهم، خوای پەروەردگار دەفەرمێ ئەم قورئانە تا قیامەت وەک خۆی دەمێنێتەوە، کەس ناتوانێ دەستکاری بکا. وە بۆ دڵنیایی ئیماندارانیش نموونەکانی ئەم قورئانەتان لە ئاسمانەکان و زەوی و لە ئافاقا وە لە لەشی خۆتاندا بۆ دەردەکەوێت کە خوا باسی کردووە سە سین بۆ داهاتووە لە داهاتوودا کە عیلم پێشکەوت ئەی ئیمانداران ئێوە بە چاوی خۆتان دەبینن کە موعجیزەکانی حتی یتبین لهم انه الحق بۆی بە چاوی خۆتان ببینن کە ئەم قورئانە چەند حەقە تا عیلم پێش دەکەوێت سبحان اللە قورئان ئەم جارەکانە بەرەکەتەکەی زیاتر بڵاو دەبێتەوە بەسەر خەڵک ئەمجا سینەمان وشاتر دەبێت ئەمجا عین الیقین بە چاوی خۆمان شتەکان دەبینین زەمانی پێغەمبەرە صلی اللە علیه وسلم کافرەکان وتیان ئەی محمد ئەگەر داوای شتێکت لێ بکەین و بۆت بکرێ ئیمانت پێ دێنین فەرمووی دەی بڵێن من هیچم پێ ناکرێ بە ئیرادە و ویستی خوای پەروەردگار نەبێ وتیان ئاماژە بکە بۆ ئەو مانگە ئەو مانگە لەو ئاسمانەوە مانگی شەوی چواردە بوو ئەگەر شەق بوو پەنجەیەکی بۆ بەرە ئەگەر شەق بوو بوو بە دوو لەتەوە ئیمانت پێ دێنین لە یەقینی خۆیاندا کوتیان شتی وا ناکرێ مەحاڵە بۆی کە محەممەد چۆک دابدا و بە چۆکا بێ هیچی بۆ نەوتێ بەرامبەرمان پێغەمبەری خوا صلی الله علیه و سلم پەنای بۆ خوای پەروەردگار برد و تاک و تەنهایی خوای دەربڕی و داوای لە خوای پەروەردگار کرد کە ئەو موعجیزە گەورەیان نیشان دا ئاماژەی بۆ مانگ کرد و مانگ شەق بوو سبحان اللە لە ئاسمانا لەو کاتەدا ئەبو جەهل و موشریکانی مەککە وتیان ئەمە سحرە لە چاوی ئێمەی کردووە ئەمە سحرە وەڵڵا لە سەحیحی بوخاری و موسلیما دەفەرموێ ئیبن مسعود دەفەرموێ ان شق القمر علی عهد رسول اللە صلی اللە علیە وسلم شقتین فقال النبی صلی اللە علیە وسلم اشهدوا ئەوە لە بوخاری و موسلیما لە سەحیحەینا هاتووە دەفەرموێ بە چاوی خۆمان بینیمان کە مانگەکە لەت بوو پێغەمبەری خوا فەرمووی دەی شاهیدی بدەن کە من پێغەمبەری خوام وەرن بە چاوی خۆتان ببینن کە مانگ بوو بە دوو کەرتەوە ئەبو جەهل وانە وتیان وە سیحرە ئەم پیاوە ساحرە ئەوەتا چاوی ئێمەی وا لێ کردووە زانی مانگ لەت بووە بەڵام بڕۆن لە خەڵکی بیابان گەر لە بیابانەوە دێنەوە ئەوانەی لە کاروان و لە وڵاتە دوورەکانی هندستان و ئەوانەن کە هاتنەوە لێیان پرسن بزاندا خۆشکی وا هەیە ئەگەر نەیان بینیوەوە سیحری لە چاوی ئێمە کردووە کە هاتنەوە پێش ئەوەی ئەمان قسە بکەن وتیان ئەزانین ڕووداوێکی زۆر سەیر ڕوویدا ئێمە لە ڕێگا بووین ئێمە لە وڵاتی هندستان وانە بووین مانگ لەت بوو بە ئاسمانەوە ئەرێ ئێوەش لێرە بینیتان وتیان ان هذا سحر مستمر ئەمە سحرێکی بەردەوامە کوڕە خۆ محەممەدە سحرەکەی بۆ بەردەمی خۆینە سحری لە هەموو دنیا کردووە هێشتا ئیمانیان نەهێنا ئەمانە ئەو دڵانە ڕەق بوون تازە ئەم نوری ئیمانە ناچێتە ناو دڵیانەوە سبحان اللە ئێمە لە چاوی بە چاوی خۆمان ئەمەمان لە قورئانا خوێندۆتەوە ئیمانمان پێیەتی و تەواو بەڵام ڕەنبێ خەڵکێکی کافر گومانی بۆ دروست کردینە ها گومانت بۆ دروست دەکا ئەڵێ بابە ئەمە مێژووە ئەمە مێژووش لەوانەیە ڕاستی هەبێ و هەڵەی هەبێ توخوا مەعقولە مانگ بە پەنجا ئاماژەی بۆ بکرێ و شەق بێ ئەرێ بەڕێزان گەنجەکان خوێندەوارەکان ئەمە بە عەقڵ قبوڵ دەکرێ توخوا نەوەڵا بەڵام من چونکە کەلامی خوایە قبوڵمە ئەمە مایەوە هەتاوەکو کابرایەک داود مۆسی بیتۆک کە سەرۆکی دامەزراوەیەکی مسوڵمانان لە بەریتانیا و کۆمەڵە مسوڵمانی بۆ خۆی کۆکردۆتەوانێ و سەرپەرشتیان دەکا و ئامۆژگاری خێریان دەکا ئەم پیاوە دەڵێ من مەسیحی بووم بەڵام وەڵی دەمزانی ئەم مەسیحیەتە دەستکاری کراوە بە دووی دینی حەق قاوێڵ بووم داوام لە کابرایەکی گەنجی موسڵمانی خوێندەوار کرد کە لە دریاسەدا بەیەکەوە دەمانخوێند، وتم، خێرت دەگا من بە دووی دینی حەقا دەگەڕێم، با ئیسلامەکەی تۆش تاقی بکەمەوە، وتی، وەڵڵای سەرچاوەی دینەکەی من ئا ئەم قورئانەیە، بە زمانی ئینگلیزی تەرجومەکراو نوسخەیەکی دامێ، لە ماڵێک کە یەکەم کردمەوە، سبحان اللە، چووە سەر ئەو ئایەتە. بە ئاماژەی پەنجەی پێغەمبەرێک ئەڵێ لەو کاتەدا قورئانەکەم دانایەوە بەدیار کەناڵی بی بی سیەوە دانیشتبووم دوو کەس مناقەشەیان سێ کەسی ئەوانەی فەزایین دەچنە سەر مانگ و بۆشایی ئاسمان لەگەڵ کابرای پێشکەشکاری بەرنامەدا پێشکەشکاری بەرنامە ڕەخنەی لەوە دەگرت ئێوە وەکو ئەمریکا وەکو بەریتانیا بە ملیۆن دۆلار سەرف دەکەن لە پێناوێدا ئاڵای ئەمریکا و بەریتانیا لەسەر مانگ بچەقێنن باشە ئەم پارەیە بۆ بۆ لەقەوماوانی جیهان سەرف ناکەن وتی، من پرسیارێکت لێ دەکەم بە کابرای فەزایی، وتی، بەڵێ، وتی، چەند ملیۆن دۆلارتان سەرف کردووە تاوەکو چوون ئاڵای ئەمریکاتان لەسەر مانگ چەقاند؟ وتی، تەنها لە یەک سەفەرا سەد ملیار دۆلارمان سەرف کردووە. کابرا هاواری کرد، وتی، سەد ملیار دۆلار؟ بە بەلاش؟ تەنها بۆ ئەوەی بڵێن ئەمریکا چۆتە سەر مانگ؟ وتی، نا نا، شتی زۆر زانستیمان دۆزیوەتەوە کە ئەو سەد ملیارە زیاتر دێنێ. وتی، راستییەکان وەکو چی؟ وتی، وەکو ئەوەی کە ئێمە بۆمان سەلماوە کاتی خۆی ئەو مانگە بووە بە دوو کەرتەوە، ئەم سەراوسەر شەقی بردووە و دوای بەیەکەوە نووساوەتەوە لە حین بۆتەوە. وتی، بە چی ئەزانی؟ وتی، ئەم سەراوسەری مانگ یەک دیواری گەورە بەرد لە نێوانیایەتی، کە زانایانی جیۆلۆجی دەڵێن ئەمە نیشانەی شەق بوونی ئەو مانگەیە و دوای بەیەکەوە نووساوەتەوە. ئەڵێ هاوارم کرد وتم، اشهد ان لا اله الا اللە و اشهد ان محمدا رسول اللە، قورئانەکەم کردەوە ماچم کرد و سورەتی قمرم خوێندەوە، وتم دەی ئەمە ئەوەیە کە محمد کاتی خۆی هێناوێتی، بەس سورەتی قمر قەریب بوو کافر ببمەوە، چونکە عەقڵم وەری نەدەگرت. بە سورەتی قەمەر کابرایە موسڵمان بۆوانە و دامەزراوەیەکی موسڵمانانەی لە بەریتانیا دامەزراند چونکە کابرایەکی ئەمریکی دەبێت بچێتە سەر مانگ و ڕاستیەکانی قورئان بسەلمێنێت سەد ملیار دۆلار سەرف کا بۆی حەقیقەتی ئەو قورئانە بە چاوی خۆت بینی بەڕێزان ئەمە قورئانە ئەگەر پێغەمبەری خوا صلی الله کەلامی خۆی بوایە چۆن نەیتوانی شتی وا بنووسێ پاشان ئێستا سەیری قورئان کەن پێشی هەزار و چوار سەد ساڵ نا، من دەڵێم پێشی دوو سەد ساڵ لەمەوبەر بدووتایە خەڵکێک دەچێ لەسەر مانگ و مەریخ و ئەو ئەستێرانە بۆشایی ئاسمان دەبڕێ، وەڵلا مامۆستای ئایینیمان هەیە ئەوەندە یەعنی ئیمانەکەی هێندە پتەوە فەقیرە لە ترسیەوە ئێستاش دەڵێ دەترسم بڵێم خەڵک دەچێتە سەر مانگ یەعنی ئەوەندە بە حیسابی خۆی دەترسێ لەوە. هەموو تەفسیرەکانی سورەتی ڕەحمان بخوێنەوە لە ئیبن کەسیر و تەبەری و قورتوبیەوە هەتا کۆتایی ئەو زەمەنە وایان تەفسیر کردووە چونکە ئەم قورئانە ها ئێمە لە ئیسلامدا بەڕێزان پیاوی ئاینیمان نییە ئەمەی لە تەلەفیزیۆنەوە هەر کە گوێ لێ بووتی پیاوانی ئاینی بزانە ئەوە ئەوە زەربەیەکە لە ئیسلامیەتدا لە دینی مەسیحی و جوولەکە و ئەوانەدا بەس قەشە بۆی هەیە دەستکاری کتێبەکە بکا کابرا دکتۆرای هەیە لە عیلمی زەڕەدا ناوێرێ باسی ئینجیلوان بکا بە کاکە پیاوی خۆی هەیە ئەوە پیاوانی ئاینین لە دینی ئێمەدا عولەمای ئیسلاممان هەیە، زانایانی ئیسلاممان هەن، زانای ئیسلام جا مەلایە، دکتۆرە، ئەندازیارە، پارێزەرە، گەنجێکی سەر کۆمپیتەر و ئەنتەرنێتە، هەموو کەس دەتوانێ بەهرەی خۆی لەم قورئانە وەرگرێ. بۆیە هەم پێغەمبەر سەڵەم قورئانی تەفسیر نەکرد و نەش سپێردرا بە مەلا و شێخ و فڵان و فڵان. زانا بە لە خزمەتی قورئانا بە، بەشی خۆتی لێ وەرگرە. سبحان اللە ئەم قورئانە ئەو کاتە وا تەفسیر دەکرا ئەمە بۆ قیامەتە مەلای گەورەی کۆیە لە تەفسیرەکەیدا لە موجەلەدی نۆدا تەماشای کەن دەڵێ من ئەمەم وا تەفسیر کردوە وای تێگەیشتم ئەمە باسی تەیارەیە کە لە ئاسمانەوە ئاگری بێ دووکەڵ فڕێ دەدا لەگەڵ مس ها مسەکان پارچە پارچەن لە قومبەلە و لە بۆمبادا ئەڵێ بە کابرایەکی بەریتانیم وت وتی باسی تەیارە هەیە لە قورئانا مەلا وتم بەڵێ ئەوەتا ئەو ئایاتەم بۆ خوێندەوە متعجب بوو ئەوە سەیری تەفسیرەکەی مەلای گەورەی کۆیە کەن ئەمە هەر سەردەمە بۆ خۆی تاوەکو قەمەرەسناعی و ئەوانە پێکهات ئەو کەشتی ئاسمانیانەی کە دەڕۆن بەرەو بۆشایی ئاسمان ئا لەوێدا دکتۆر زەغلول نەجار دەڵێت سەردانی وەکالەتی ناسای ئەمریکیمان کرد کە دەچنە سەر مانگ و ئەو فەزایە دەبینن لەوێ کەشتیەکی ئاسمانیمان تەماشا کرد ئەو ساروخەی کە پێی دەڕۆن سەیرمان کرد هەموو وردە مسی تواوەی پێوەیە هەر هەموو بە مس داپۆشرا برادەرەکەم دکتۆرێک بوو وتی باشە ئەمە لە مس دروست کرا وتیان نا مس بە کەڵک نایە چونکە مس مادەیەکی گەیەنەرە وتی ئەی ئەم هەموو گەردی لە مسە چیە وتی کاکە وەڵای ئەمە گە چوینە بۆ شای ئاسمان ئەم مسە ئاوا مسی تواوەمان بەسەرا لە باری دەڵێ کوتم خۆ ئەمە قورئانەکەی ئێمە باسی ئەوە دەکا یورسل علیکم اشواز من نار پارچە ئاگر وەکو نیزەک بۆتان دێ و نحاس مسی تواوە وتی دە وەڵای بە چاوی خۆمان بینی مس دەتوایە لە ئاسمانە بەسەرماندا دەهات کە قەمەرە سناعی پێش دەکەوێت نەک قورئان بە درۆ ناکەوێتەوە ئەمجا قورئانەکە موعجیزەکانی ئاشکرا دەبن باشە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم ئەگەر قورئان دەستکاری خۆی بێ یان هیچ بەشەرێک دەیوێرا عەرزتان ناکەم هەزار و چوار سەد ساڵ لەمەوبەر نا کورە هەر سەد ساڵ لەمەوبەر خەڵک شتی وا بڵێ بشتی وا بڵێ خەڵک دەچێتە سەر مانگۆ و ئەو موشەکە مسی تواوەی بەسەرا دێت دەبێ وای دروست کەی فەلا تەنتەسیران ئەگە وای دروست نەکەی بەرگەی ئەو مسە تواوە ئەو نزەکە ئاگریانە بگرێ کە ئاگرەکە شواز و دوو کەڵی نییە توخوا بە خەڵک بە شێتی نەدەزانی بەڵام ئەمە کەلامی خوایە مسلمانانی پێشوو مادام کەلامی خوایە ئامن نابیللا کۆتایی پێهات نمونەیەکی تر عەرزی جەنابتان کەم ئەمە چونکە ئەم بەرنامانە ئەوەندە بە خەستی دژی قورئان دەخوێندرێنەوە من حەز دەکەم ئەم گومانانە نەوەکو جەنابەت ئیشەڵڵا ئەوە دڵ گومان لە دڵتانە دروست نابێ بەڵام ئەم ڕاستیانەش بزانی خۆشە چونکە کەس ناچێ باسی ئەمانە بکە مەگە دەگمەن قورئانی پیرۆز کاتێک کە هاتە خوارەوە کەچی ئەبو سوفیان خۆ هیچی کەمتر نەبوو لە دژایەتیدا لەگەڵ ئیسلامدا، سەرکردەی جەنگی ئوحود بەرامبەر بە موسڵمانان ئەبو سوفیانە، هندی ژنی ئەبو سوفیان سەد قاتی ئومو جەمیلی خێزانی ئەبو لەهەب دژایەتی پێغەمبەری خوا و ئیسلامی کردبوو، لە فلیمی ڕیسالەدا نەتانبینیوە چۆن جەرگی حەزرەتی حەمزە دەردێنە و دەیخوا، پێغەمبەری خوا صلی سەم هیچ کاتێ بە قەدەر ڕۆژی شەهید بوونی حەمزە غەمبار نەبووە، دەی واللە ئەگەر ئەم قورئانە بەدەستی خۆی بوایە یەک سورەتی کاملی لەسەر هیندیش نیە ابوسفیانیش لێنایە خوارە وەکو وامرات و حمالت الحطب لە قورئانا نەفرەتی لێ دەکرد و باسی دەکرد کەچی سبحان اللە بەو هەڵوێستەی ابو لهب قورئان دێ کەچی ئەم هەموو هەڵوێستەی هیند و ابو سفیانی مێردی یەک قورئانێک نایەتە خوارەوە ئاماژەی پێ بکا و نەعلەتیان لێ بکا و باسی کافر بوونیان بکا بۆ چونکە لا ریب فیه ئەم قورئانە گومانی تێدا نیە خوای خالق خوای دا نێرری ئەم قورئانە کە کەلامی خوایە ئەم قورئانە عالمە بەوەی، عەلیمە بەوەی، کە ئەبو لەهەب و ژنەکەی بە کافری دەمرن. خۆ وەڵڵاهی یەک سەعات پێش مردنیان ئیمانیان بێ نایە قورئان هەڵدەوەشایەوە. دەیانگوت چۆن باسی کافرێتی و جەهەنەمیان دەکا ئەوەنی موسڵمانان ئیمانیان هێنا، کەچی بۆ یەک لەحزەش ئیمانیان نەهێنا هەتا بە کافری مردن. کەچی قورئان نەهاتە خوارەوە باسی کافریەتی هند بکا کە جەرگی حەمزە دەخوا و ئەبو سوفیان سەرکردایەتی ئەو هەموو شەڕە دەکا دژی پێغەمبەری خوا صلی سلم چونکە خوا عالمە بەوەی کە ئەم دوانە بە ئیمانداری دەمرن و موسڵمان دەبن ئەخوانیە ئەمە خۆ ئەمە ئەمە بەڵگە نەویستە بەڕێزان ئەمە ئەبێ ئەگەر ئەم قورئانە دەستکاری غەیری خوا بوایە دەبوا براکانم ئەمەی تێدا بویایە لە کۆتایی ئەم وتارەدا بە هەموو ئەوانەی کە بەداخەوە نازانم تەلەفیزۆن ئەبێت دەورێکی زۆر باشی هەبێت تەلەفیزۆن دەچێتە هەموو ماڵێکەوە کەناڵێک بە تایبەتی کە تازە دەکرێتەوە خەڵک ئومێدی خێری پێیەتی کاکە تۆ کە ئەوەندە بوێری وەرە بە بوێری بچۆ سەرەو کەسانی نالیان سووتاند و وەک بەرزەکی بانان دەسوڕێنەوە وەرە بە بوێری ئەوەندە دلێر بە باسی قورئان مەکە باسی ئەوە کە کە پڕ شەقیان کردی و هاتنە سەرت و کەناڵەکەیان سووتاندی من چ لە بوێری تۆ بکەم دەتەوێ گومانێک دروست کەی کابرایەک ڤیدۆیەک بێنێت بخاتە سەر کار کۆمەڵە قسە ڕێک خا تەزویری فەرموودەی پێغەمبەر صلی الله بکا نەشوێرێ بڵێ من کێم ئەخ واللهی بێ جورئەتیە تۆ نەوێری بڵێ من کێم یان ئەم شەوی مبارەکی جمعە ئەم شەوەی کە ڕابرد هەر لەو کەناڵەوە کە من بە مؤسفم خەڵک چاوەڕێ بوو ئەمانە کەناڵێکی بێلایەن وەکو کەناڵێک لە بەینی حکومەت و ئۆپۆزسیۆنە حەقیقەتی زانستی هەواڵ وەک خۆی شتی ڕاستی بگوازنەوە، کابرایەکیان هێناوە لات و لەوێرێک کە لە زەمانی ئاڵای شۆڕشەوە تڕۆ کراوە هێناویانە باسی مێژووی تەبەری و ئەڵێ تەفسیری کەبیر کاتێک کە تەبەری نووسیوێتی وەرە تۆ ئەوەندە بێ ئاگابی نەزانی تەفسیری کەبیر نووسینی مام فەخرەدینی ڕازیە نەک تەبەری ئەڵێن موسڵمانان کە بێ هێز بن پیاوی چاکن ئەینا گە دەسەڵاتیان بوو فەتحی مەکە دەکەن هەی نەزان ئاخر فەتحی مەکە ئەگە تۆ خوێندەواریت هەبێ شەرمەزار دەبی فەتحی مەکە یەعنی هێنانی خەڵکی چەوساوە و مەزڵومی وەکو بیلال بیخاتە سەربانی کەعبەی شەریف و ئەبو جەهل بخاتە ئاودەستخانەوە ئەرێ توخوا فەتحی مەکە ئەمە چ کەسێک لە ژیانا نایەوێ بڵێ بیلالێکی کۆیلە بەرز دەکەمەوە دەیخەمە سەربانی کەعبە و ئەبو جەهلی لەعنەتی و خاوەن کۆیلە دەکەم ماڵەکەی دەکەم بە ئاودەست فەتحی مەکە ئا ئەوە بوو کەواتە تۆ دەتەوێت کۆیلایەتی زیندوو کەیەوە بۆیە ڕقت لە فەتحی مەکەیە ئەمانە ئەمانە هیچیان پێ ناکرێت کاتی خۆی پێشمەرگایەتیان پێ نەکراوە ڕۆژ یەک دوو ڕۆژ لە شاخ بوون ئازا نەبوون بچنە سەنگەرەوە لەو لە بواری سەربازیە هیچیان پێ نەکراوە لە بواری سیاسی و هەڵبژاردنا یەک بەشە لە حیزبەکەی خۆشیان دەنگیان پێ نادا خانوێکیشیان وەرگرتەوە و معاشێکی مۆڵیش لەم سەر حکومەت و حیزبە دەخۆن ئەی کاکە چ بکەن بۆی معاشەکەیان نەبڕێ بۆی دەریان نەکەن دەڵێن کاکە هیچ نەماوە بەگژیا بچین با چنەسەر ئیسلام بدوێین هەر هیچ چونکە ئیسلامەکە فەقیرە مەگەر ئەوە هەر هەرچە نەمە هەر خۆ ماندووکردنە بەس بەخوا من پێم حەیفە پێم حەیفە کەناڵێکی فەزایی یەک سەعات لە جیاتی شتی زانستی بۆ ئەو هەموو خوێندکارە خۆشەویستە لە زیادی ئەم هەموو شتەی لە عالەما باسی زانست و علم و تەکنەلۆژیا هەیە لە باسی باسی گرفتی ئەو هەموو گەنجەی کە ناوی لە زانکۆ پەیمانگاکان نهاتۆتەوە ڕێنمایی کاربەدەستەکان کە زانکۆی تازەتر بکەنەوە با ئەو خەڵکانە دانەنیشن بێکار نەبن کۆمەڵە کۆمپانیامان بۆ بکەنەوە گەنجەکانمان مەشغوڵ بن وەرە باسی ئەوەم بۆ بکە وەرە باسی ئیقتساد و ئابووری و موسڵمانانم بۆ بکە کاکە من چ لەوە بکەم تۆ نازانی تەفسیری کەبیر خاوەنەکەی کێیە وابزانی فەتحی مەکە خراپە چونکە بیلالی ڕەش پێستی کۆیلە بەرز دەبێتەوە و سەرکردەیەکی خاوەن کۆیلە دێتە خوارەوە تۆ ئەمە دەگەر پێ خراپ بێ ئەمە جەهالەتە لەبەرەوە بە بوێری بڕۆ سەر ئەو کەسانی کە بە بوێری هاتن کەناڵەکەیان تڕۆ کردی بڕۆ تۆڵەی خۆت لە قورئان مەکەوە ئەوە ئێمە ئەمە ئەم مەمە ئەڵقەی یەکەمی ئەم زنجیرە باسە بێ و ئەگەر کات بڕوا و نەچینە سەری ساڵی هیجری تازەوە بەرەو خێر و خۆشی ئیشاڵا و ساڵەشمان بەسەرا بێ تەمەنمان پڕ خێر و بەرەکەت بێ لەسەر ئیسلام دامەزراو بین خۆشەویستان ئەمە درێژەی پێ دەدەین ئەمە هەر یەک دوو نمونەی بەسیتم بۆ ئێوە لە قورئانەکە باس کرد ئەمە زۆرمان پێیە کە کۆتایی پێ نایە بەڵام ئەگەر ئەم کۆلکە خوێندەوارانەی لای خۆمان ئەما دژی قورئانن، وەرن بابزانین ئەوانەی کە لە ڕۆژئاوادا خاوەنی پڕۆفیسۆر و شەهادەی بەرزن ئاوانە چ لەبارەی قورئانەوە دەڵێن. نووسەری ئەمریکی مایکل هارت دەڵێ، قورئان تاکە کتێبە لەم سەر زەویەدا کە دەستکاری نەکراوە. گەورەترین نووسەری ئەمریکی دکتۆر مایکل هارت شاهیدی بۆ حەقیقەتی ئەم قورئانە ئەدا. پڕۆفیسۆر یوشودی کوزان بەڕێوەبەری مەڕسەدی تۆکیۆ لە یابان دەڵێ هیچ گرانیەک نابینم لەوەدا کە بڵێم ئەم قورئانە تەنها کەلامی خوایە و دەستی محەمەدی تێدا نیە چونکە شتەکانی زۆر دوورن لەوەی کە محەمەدێک پێشی هەزار و چوار سەد ساڵ بە نەخوێندەواری بتوانێت شتی وا بڵێ. شاعیری ئەڵمانی گۆتە کە دەڵێ هەرچەند قورئانم خوێندبێتەوە تەزوو بە لەشما هاتووە چونکە زانیومە کەلامی بەشەر نیە. لە تەمەنی حەفتا ساڵیدا ئەو شەوەی قورئانی تێ هاتبۆ خوارەوە شەوی لیلەت القەدر ئاهەنگێکی گەورەی ساز کرد وتی چونکە ئەم کەلامە شایەنە ئینسان فەخری پێوە بکا بارتمیلی هیلەر دەڵێ ئایەتی والله یعصمک من الناس منی کردە حەقیقەتەوە گەیانمە ڕاستی چونکە کاتێک ئەم ئاتە هاتە خوارەوە خوا فەرمووی ئەی محمد صلی الله علیه وسلم خوا لە دەستی خەڵکی تۆ دەپارێزێ خوات بەسە پێغمبەر بەوانەی حیمایە و حرەسی بن فەرمووی بڕۆنەوە ماڵی خۆتان ئیتر تەواو ئەڵێ باشە کەس هەیە خۆی بخەڵەتێنێ بەڕێزان ئەخوان ئەگەر پێغەمبەرسام خۆی قورئانی دانایە نەیدەوێرا حیمایەکانی زندا مادام کەلامی خوای پێغەمبەر دڵنیا بوو فەرمووی حەرەس و حیمایم ناوێ ئیتر بەبێ پشتێن دەڕۆی بۆ مزگەوت تەواو کۆتایی پێ هات زانای فەرەنسی دکتۆر مۆریس بوکای دەڵێ وەڵاهی ئەم قورئانە هەرچی لە زانستی نوێدا ئێمە دۆزیمانەتەوە نەمان دۆزیەوە حەرفێکی پێچەوانەی قورئان بێ بەڵکو هەمووی پێش ئەم زانستە نوێیە قورئان باسی کردووە فیلیپ حەتی، مامۆستای مێژووی عەرەب لە زانکۆی ئەمریکیدا، دەڵێت، شێوازی قورئان لە هەموو شێوازێک جیاوازترە، وەڵای هەر شێوازی قورئان بۆ خۆی موعجیزەی قورئانە، چونکە کەس ناتوانێت لاسایی بکاتەوە، دەبا ئێمەی کوردیش ئەگەر ئەم هەموو گەورە پیاوانەی دونیا، ئەم هەموو کەڵە زانایانە لە چاو ئام نەخوێندەوارانەی خۆمانەوە، ئاخۆ وەڵای مانە زۆر نەخوێندەوارن، ئەو زانکۆیانەی کە ئەوان دەرسیان لێ وتۆتەوە، ئەوا زانکۆیانەی ئەوان کە دەرسیان تیا وتۆتەوە، کە مامۆستا بوون، دکتۆر ئیربرینگ، مامۆستای زانکۆی ئۆسلۆ لە نەرویج، بەمانەی ئێمە بچنە ئەو زانکۆی ئۆسلۆوە لەم دەرگاوە بڕۆن نازان لە دەرگاکەی کەوە بێنە دەرەوە بڕوا بکەن نازان هەر بچنە ناویەوە کەچی لێرە تازە لەسەر تەلەفیزۆنی نالیا بێوێ قورئانی ئێمە ئیم کە مێژووی تەبەری و ئیبنو کەسیرم بۆ تێکەڵاو کە وەرە حەر بیخە ئەو دوو دەرگاکەوە لەو سەرەوە نازانێ بێتەوە دەرەوە دا ئا ئەو پیاوە ئەو پڕۆفیسۆرە دەڵێ گەر من خوێنی بانگەواز بم و ئەتۆ دڵی، من هەنگی هەڵاڵە دۆست بم ئەتۆش گوڵی، لە ناسکی شاکارتدا شیعر و پەخشان شەرمەزارن، هەر وەکو تەرزی سەر چڵی. ئای چەند شیرین داڕێژراوی، ئای چەند شیرین داڕێژراوی، چەندە زوڵاڵ و پاراوی، تۆ ئەو ڕێژنە بارانە بووی لە بیابانێکی وشکا زەوی دڵانت نەرم کرد، دیوەخانی ساردی ژیانت گرم کرد مرۆی چوختی وەک دڵندەت بە وقار و پڕ شەرم کرد ئەوانەی پێت ئاشنا دەبوون لە ناخەوە دەیانزانی ئەتۆ پەیامی ئاسمانی نێرراوی خوای میهرەبانی بۆیە وا شیرین و جوانی ئەها وەرەقەی ئوفتادە کە سوڕەتی عەلەقیان بۆ خوێند یەکەم جار فرمێسک بە ڕیشی سپیدا چۆڕایە خوار ئەمجا فەرمووی خۆزگە دەمام دەبووم بە بەرد دەبووم بە دار بۆ دیواری ئەم قورئانە دەخرامە کار بۆ خاوەنی ئەم پەیامە دەبووم بە شاگرد و دەستبار ئەی بۆ مەگەر سەدای ئاوازە ناسکەکەی قورئانەکەی جەعفەر نەبوو لە حەبەشەی وێرانەدا نەجاشی خستە شیوەن و زار ئەم قورئانە ڕازێکی پڕ لە حیکمەتە، نوورە و شیفایە و ڕەحمەتە، دەلیلە هەم هیدایەتە، گوڵزارێکی بەهارییە بۆ ئێمەی مرۆڤ دیارییە. ئەوەی کە دوورە لەم نوورە ژیانی گیانەهارییە، ئەوەش کە ئالوودەی بووە خەریکی شەوبێدارییە. بڕوانن بۆ ئەو ساوایەی زمان بە قورئان پاراوە وەک مەلێکی کۆسارییە. ئەی نازانی کاتێ سوڕەتێکی قورئان لەبەر دەکەی، وا کاڵای زێڕ لەبەر دەکەی، دەروونت منەوەر دەکەی، باخی دینت پڕبەر دەکەی، تاجی شاگردیەتیی سەید لەسەر دەکەی. هێشووی ئایەتەکانی ئەو دڵی جامبوو دەکاتەوە، قەڵبەزێکی ڕەهێڵێ و خڵتەی باوەڕ دەشواتەوە بە خوێندنی جەمبوونەوەی ڕووی مەحشەر و گیانفیدایی و مەردایەتیی دونیامان بیر دەخاتەوە. نەعرەتەی عومەر موختار و شێخی پیران بەم پەیامە تاقانە بوو، زاوی ڕوحی موجاهیدانی ئەم دینە ئەم خۆراکە شاهانە بوو بۆیە لای شێخی نەوڕەسی شانازی بوو کە نازناوی خادمی ئەم قورئانە بوو فەرموودەی پێغەمبەرمانە صلی اللە علیە وسلم کێ ماهیرە لە قورئانا وەکو فریشتە بەڕێزە کێ ماهیرە لە قورئانا وەکو فریشتە بەڕێزە ئەوەی بەم قورئانە بدوێ وتەی گەوهەری بە پێزە لاواز کە دەستی پێوە بێ خاوەن هێزە هەر کەس قورئان پێشەوای بێ لە ئاکاری نەفامی دوورە پەرێزە دەسا خوایە دەسا خوایە بە گەورەی و بەخشندەییت قورئان بکەرە ڕابەرمان. دەسا خوایە بە گەورەی و بەخشندەیت قورئان بکەرە ڕابەرمان چرای ژینی دونیامان بێ و شەفاعەت کاری مەحشەرمان ڕەوشمان پێی جوان کراو بێ باوەڕمان پێی دامەزراو بێ دڵمان پێی زاخاو دراو بێ زارمان بە ویردی پاراو بێ چاومان بە نوری ڕێژراو بێ یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی یا ڕەبی خوا قورئان بکەیە بەهاری دڵەکانمان شیفای هەموو نەخۆشیەکانمان خوایە لەبەر عەزەمەتی ئەو قورئانە کە کەلامی خۆتە و دەستکردی هیچ مرۆڤێکی تێدا نییە یاڕەبی خوایە شیفای نەخۆشەکان بنێری یاڕەبی خوایە شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یاڕەبی خوایە ڕەحم بە دڵی غەمبارەکانمان بکەی دڵیان ئاسوودەکەی ئەوەی قەرزارە دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە ئەوەی کەوا نەخۆشی سەر جێگایە خوایە لوتفی لەگەڵ بکەی و شیفای بەخێری بۆ بنێری دوعای ئیماندارێکی بە حەقی بۆ گیراکەی یاڕەبی خوایە بە زەیت پێمان نابێتەوە یاڕەبی خوایە کاتی بارانی پەڵەیە خوایە ڕەحمەتی ئەو ئاسمانەمان لێ نەگریەوە یاڕەبی خوا بارانی پەڵەی ڕەحمەتمان بۆ بارێ چی خێر و بەرەکەتە بەسەرم وڵاتی کورد و کوردستان وڵاتی موسڵمانانە بارێ یاڕەبی خوا چی خێر و بەرەکەتی ئەو زەویە ڕەقەیە خوایە بۆمان دەربێنی بە نسیبمانی کەی یاڕەبی خوایە بە نەزانی نەزانکارانمان لەگەڵ نەکەی خوایە غەزەبمان لێ نەگری بە خراپەی بێ ئەدەبان بەرامبەر بە قورئان و بە ئیسلام ئەوەی چاکە چاکتری کەی خوایە ئەوەی چاکە دامەزراوە و سوباتی پێ ببەخشی خوایە ئەوەی لار و لەوێرە خوایە ئەوەی لار و لەوێرە ئەوەی بە سەهوو براوە ئەوەی بە سەهوو چووە خوایە بە بەرەکەت و هیدایەتی ئەم قورئانە هیدایەتی بدەی یا ڕەبی خوایە ئەوانەی لە میللەتی کورددا لاڕێ بوون چەواشەکار بوون چەواشە بوون خوایە هیدایەتیان بدەی خوایە کەس لە ئێمە نەچێتە جەهەنەم چونکە ڕەحمەتی تۆ بەشی هەموومان دەکا نوری ئەم قورئانە وەکو ئا ئەو ئەوروپیانە کە چوە دڵیانەوە و هیدایەتی دان یا ڕەبی بوخێل ئەم گەنج و لاوانەی وڵاتی خۆمان ئەم بەناو ڕۆشنبیرانەی وڵاتی خۆشمان سەرگەردان نەبن ڕیسوای دنیا و قیامەت نەبن خوا هیدایەتی هەموولایەکمان بدەی آمین آمین والحمدللە رب العالمین.